بە ئومێدی ئەوەم کە ئینشاءاللە ئەوانەی کەوا دەیبیستین کاری پێ بکەین و ڕۆشنایی بێ بۆ دنیا و قیامەتمان لە زنجیرە باسەکەماندا لە ئەرک و مافی بەساڵاچوان لە ئاینی پیرۆزی ئیسلامدا لە ئەڵلقەی پێنجەم و کۆتایی ئەو زنجیرە باسەدا تەواوکەری باسەکانی ڕابردوو تەکمیلە دەکەین بە پشتیوانی خوای گەورە و باسی ئەوە دەکەم کە جمعی رابردوو باسی ئەوەمان کرد کە خوای گەورە ئەو هەموو ڕێز و حرمەتەی لە ئینسانی ڕیشسپی و بەتەمەن گرتووە ئەی ئەو کەسانی کە بەتەمەنن ئەبێ هەڵوێستیان چۆن بێ ئەبێ کەسێکی ڕیشسپی و بەتەمەن هەر وەکو هەرزەکارێک و مڕاهیقێک وابێ ئەبێ ئەو هەموو ساڵانەی تێپەڕبوونی تەمەنی هیچ گۆڕانکاریەکی بەسەر ڕەوشت و ئەخلاقیان نەهێنابێ بە بێگومان نابێ وەکو یەک بن ئەبێ ئەو کەسانی کەوا بە تەمەنن لە ئیسلامەتیەکەیاندا سەر و ڕیشیان سپی کردووە لە دینی خواوە فێر ببن هەڵسوکەوتیان چۆن بێ خاڵی یەکەم باسی ئەوەمان کرد دەبێت پیر بە ساڵاچو و ڕیش سپی ئەو کەسانەی کەوا بوونە دایک و باوک و خەسوو و خەزور عاقبەت خێری بۆ خۆیان هەڵبژێرن واتە بەشێکی زۆری دنیایان ڕۆیشتووە و کەمێکیان ماوە بگەنە قیامەت ئەگەر گەنجەکە ئومێدێکی هەیە و دەڵێت ژیان ڕەم بێ بەبەریەوە ما بێ و ئەویشی بۆ مەعلوم نییە خۆ ئەو کەسەی کەوا چۆتە ناو ساڵەوە وەکو دارێک وایە بەرەو کامڵ بوون دەڕوا ئومێدی ئەوەی هەیە وەختی بەرگرتنیەتی و گەڕانەوەیەتی بۆیە زیاتر دەبێ بیری بەلای قیامەتەوە بێ بە ساڵاچوانی زمانی پێغمبەر صلی الله عليه وسلم ئاوا بوون لە حەدیثا دەفەرمێ پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم تەماشای کرد ئافرەتێک بە گۆچان دەڕوا و پشتی چەماوەتەوە و دەستی لەسەر چاوی داناوە لەبەر چاوکزی پیرەژنێکە و هاتە خزمەت پێغەمبەر صلی اللە علیه وسلم داواکاری ئەم پیرێژنە ئەم پیرە ئافرەتە بە ساڵا چۆ پشت چەماوە ئەبێت چی بێ ئەبێ داوای پارە و سامان بکا پێویستێکی دنیایی هەبێ نەخێر یەک داواکاری هەیە ادعو الله ان يدخلني الجنه ئەی پێغەمبەری خوا صلی الله علیه و سلم لە خوا بپاڕێەوە بۆم بەڵکو خوای گەورە بمخاتە بەهەشتەوە جێگام بەهەش بێ چونکە دوعای تۆ ئەی پێغەمبەری خوا ڕەت نابێتەوە لای خوا پێغەمبەر صلی اللە علیه وسلم تەقدیری ئەم هاتنە دەکرێ پیرێژنێک بە گۆچانەوە بە سەری سپیەوە بە پشتی چەماوەوە هاتۆتە خزمەت فەخری کائینات پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم ئەوەندە همەتی بەرزە ئەو کەسانەی کە ئافرەتی بەتەمەنن هەموویان دایک و دایە گەورەمانن و حورمەتمان هەیە بۆیان تموحی دنیاییان زیاترە زیاتر حەزیان بە پارەیە بە شتە کەچی ئەم هیمەتی بەرزە و قیامەتی خۆی لە هەموو شتێ بەلاوە گرنگترە داواکاریەکەم ئەوەیە ئەی خۆشەویستی خوا دوعام بۆ بکە خوا بمخاتە بەهەشتەوە هیچی ترم ناوێ موسڵمان بەڕاستی دەبێ ئاوا بێ هەموو هیوا و هەدەفێکت بەهەشتی خوای پەروەردگار بێ پێغەمبەر صلی الله علیه وسلم ویستی وەکو ئەگەر بە قسەیەکی خۆشیش بێ هەدیەیەک پێشکەش بە مافرەتەکە دڵخۆشی کە سعبەتێکی لەگەڵا بکە فەرمووی یا ئومە فلان ان الجنة لا تدخلها عجوز ئەی دایکی فلان بزانە، بەڕاستی بەهەشت جێگای پیر و پەککەوتان نییە و پیر و پەککەوتە و پیرێژن ناچنە بەهەشتەوە. ئەفەرمێ پیرێژنەکە دڵی پڕ بوو، فرمێسک بە چاوەکانیا هاتە خوارەوە، بە کوڵ گریا، مناقەشەی پێغەمبەری خوای نەکرد صلی سەلەم، بڵێ بۆ بۆ وانە؟ فەرمووی هەرچی خوا و پێغەمبەری خوا بیڵێ حەقە. پشتی هەڵکرد و ڕۆی و دوور کەوتەوە بە گریانەوە پێغەمبەری خوا صلی الله فەرمووی بڕۆن بانگی کەنەوە و تێی بگەیەنن من ویستم دوو قسەی خۆشی بۆ بکەم ئەی ئەوە نییە قورئان دەفەرمێ بە هەش پیر و پەککەوتەی تێناچن إنا أنشأناهن إنشاء فجعلناهن أبكارا عربا أترابا لأصحاب اليمين لە سوڕەتی واقیعەدا خوای پەروەردگار دەفەرمێ لە بەهەشتا ئەو پیرێژنانەی کە لە دنیادا پشتیان چەماوەتەوە و دانی دەمیان نەماوە و چاویان کز بۆ پێستیان چلج بووە وەکو تەمەنی کچێکی چواردە بۆ شانزدە ساڵ دەچنە بەهەشتەوە بە کچی دەچنە بەهەشتەوە حتا ماون پیر نابنەوە دەدرێنەوە بە هاوسەرە بەوەفاکانیان و هەموو ژیانیان پڕ بەختەوەری دەبێ و نەمری دەمێنێتەوە مژدە بدە بەو ئافرەتانەی کە سەریان پسپی کردووە لە ئیسلامەتیدا بە پیرێژنی ناچێ بەهەشتەوە بە گەورە کچی دەچێەوە بەهەشتەوە جارێکی کە فەمووی مەبەستی ئاەتەکەم تێگەیان کە پیر و پەککەوتە ناچنە بەهەش هەمووتان بە گەنجی دەچنەوە بەهەشتەوە ئێتر پیرێژنەکەم جا زەردەخەنەی کرد و حەمد و سەنای خۆی کرد و پێغەمبەری خۆ سەلەم دوعای بۆ کرد ڕێزی خۆت بزانی کە تۆ توو دوو ئەرکت لەسەرە ئەرکێک ئەبێ بۆ خوار خۆت بڕوانی و ئەو گەنج و لاوانەی کە لە خوار خۆتەوەن خەمخۆریان بی دووەمیان خەمی حرمەتی خۆشت بێ کە حرمەتن نەشکێ بە ساڵاچوانی بەڕێز ئەی بە تەمەنەکان ئاگاتان لەم دوو خاڵە بێ و ئەی گەنجان گوێ بیست بن هەمومان دەگەینە ئەو تەمەنەی ڕۆژێ بە ساڵاچوون ئەگەر مردن پێشتر یەخەمان پێ نەگرێ ئەوە لە ڕێگەی هەمواندایە بۆ هەمومانە قسەکە بە چاوێکت بڕوانە خوار خۆت ئەو کەسانە ببینە کە لە خوار تەمەنی خۆتەوەن و پێویستیان بە لێزانی و حکمت و شارەزایی تۆ هەیە یارمەتی دەریان بە بە چاوێکیش خۆت ببینە و لە ئاوێنەدا سەیرێکی سەر و ڕیشی سپیبی خۆت بکە و حرمەتی خۆتت ئاگا لێ بێ مەیشکێنە بابزانین هاوەڵانی پێغەمبەر صلی الله علیه و سلم وابوون مامۆستای یەکەمی مرۆڤایەتی ئاوا بوو پێغەمبەری خوا صلی الله علیه و سلم کە قدوە و چاوساغی ئێمە ئەو حەزەتی رسول الله صلی الله علیه و سلم ڕوحمان بە قوربانی بێ هاوڵێکی بەڕێز ناوی ڕەبیعی ئەسلەمیە گەنجێکە وەکو ئاو گەنجە جوانانەی مزگەوت باسێکی شیرینمان بۆ دەژێڕێتەوە کە دەرسی ئەمڕۆمان تێدەگەیەنێ ئەفەرمێ من گەنجێک بووم زۆربەی کاتەکان لە خزمەتی پێغەمبەردا بووم صلی الله علیه وسلم پێغەمبەری خوا ڕۆژێکیان تەوقەی لەگەڵ کردم و دەستی خستە سەر شانم و زۆر محبەت و خۆشەویستی نوان لەگەڵمدا فەمەی پرسیارەکرد لێ بکەم کوڕی گەنجی جوان وتم لە خزمەتتام ئەی پێغەمبەری خوا صلی وسلم فەرمووی ئەلا تەتەزەوەج حەز ناکەی ژن بێنی و ببی بە خاوەنی هاوسەرێکی حەڵاڵی خۆت ها ئەوانە ئەوە خەمی گەنجە گەنجێکە، چەند گەنجمان هەیە ئێستا بەداخەوە کەس نییە لێی بپرسێ، چ لێپرسراوێک لە گەنجێک دەپرسێ حەز ناکەی ببی بە خاوەنی هاوسەر، ژنێکی ساڵیحە و ڕێک و پێک ببی بە باوک ببی بە خاوەنی ماڵ و مناڵ و خانووی خۆت، ئەوە خەمی گەنجی ئەمڕۆیە. پێغەمبەری خوا صلی الله علیه و سلم ئەمەش بە دین دەزانێ، ئەمەش دینە. هەر نەیفەرموو نوێژ بکە و ڕۆژوو بگرە و جیهاد بکە و خۆ بەکوژ دەو لە پێناوی ئیسلامدا. ئەی ناتەوێت ژیانێکی پوخت و خاوێن پێکەوە بنێی، خێزانێکی حەڵاڵت هەبێ کوڕە گەنجەکە، وتم نەخێر ئەی پێغەمبەری خوا صلی الله علیه وسلم فەرمووی بۆچی وتم والله ئەی پێغەمبەری خوا ئێمە ماڵێکی زۆر نەبوو نەدارین هیچمان نیە بەڕاستی ژنیش پێویستی بە خانووە بە ئاڵتونە بە جلوبەرگە بە پێخۆرە والله من هیچم نییە ژیانی پێ بەسە بەرم هەر ئەوەی خۆم دەتوانم خۆم بژێنم ئەویش بە ناڕەحەتی گرانی بۆ ئەو زەمەنانە خۆراک زۆر گران دەستکەوتووە پارە زۆر کەم بووە وەکو ئەم زروفەی ئێستاش کە خەڵکێکەیەتی ئاوا نەبووە دووەمیشان نامەوێ لە تۆدا بڕێم ئەی پێغەمبەری خوا صلی سەلەم حەز دەکەم بەردەوام لە خزمەتی تۆدا بم ژن و منداڵ دوایی کە پەیدا بوو لە تۆم دوور دەخاتەوە بەخوا حەز ناکەم یەک دەقە لە تۆدا بڕێم پێغەمبەری خوا صلی سەلەم مناقەشەی ئەم گەنجەی نەکرد لێی گەڕا لێی گەڕا بابیر بکاتەوە بۆ خۆی نەیفەرمووی نا ئەوە وا نابێ وا دەبێ فەرمووی زۆر باشە چۆنی حەز دەکەی باوا بێ دەفەرمێت یەک دوو مانگێکی پێچوو پێ سەلام سەلەم هەمان جار پرسیاری لێکردمەوە فەرمووی پرسیارێکت لێ بکەم کوڕی گەنج وتم بەڵێ ئەی پێغەمبەری خوا سەلام سەلەم فەرمووی حەز ناکەی ژن بێنی و ئافرەتێکی پاکداوێنی ڕێک و پێکی ڕەوش بەرز و جوان بکەی بە هاوسەری خۆت وتم، نەخێر ئەی پێغەمبەری خوا صلی اللە علیە و سلم، دووبارە فەرمووی بۆ؟ بۆم ڕوون کردەوە هەم پارە و سامانمان نییە کە بەشی ژن هێنان بکا و هاوسەرایەتی پێک بێنم، هەم نامەوێ لە جەنابت دوور کەومەوە. پێغەمبەری خوا بێدەنگەی لێ کرد. ئەوە ئسلوبی پێغەمبەر صلی اللە علیە و سلم، حیکمەتەکان ئاوایە، ئەوە مامۆستایە. دووبارە ئەم گەنجە با بیر لە خۆی بکاتەوە، لێی گەڕێ، زەمەنێکی بدەیە. دەفەرمێت، جاری سێیەم ڕەبیعە دەفەرمێ بیرم کردەوە ئەمەی پیاون صلی الله علیه و ئەمە دوو جارە ئاوا بە نەرمی و بە نیانی لەگەڵما دەدوێ و وەکو تەبیعەتی هەمیشەیی بەو ڕەزەردە خەنە خۆشەوە قسەم لەگەڵا دەکا ئەم جارە کە لێی پرسیم ئەڵێم بەڵێ حەزم لێتی چۆن جەنابت پێ خۆشە ئاوام بۆ بکە ئەفەمە چەند مانگی تریش پێچوو پێغەمبەری خوا صلی الله علیه و سلم فەرمووی ئەم جارە پرسیارەکە لێ بکەمەوە حەزەکەی ژیانی هاوسەری پێک بێنی وتم، ئەی پێغەمبەری خوا، بەڵێ، مرنی بما شئت، چیت حەز لێیە ئەوم ئەمر پێ بکە و جێبەجێی دەکەم. دیارە ئەی پێغەمبەری خوا، تۆ دڵسۆزتری لە خۆم بۆ خۆم، تۆ ئەزانی مەسڵەحەتی من لە چیایە. فەرمووی، ماڵی فڵان کەس کچێکیان هەیە، ئەبێ پیر ئاوا بێ، پێغەمبەر صلی اللە علیه و سلم وەکو پێغەمبەر، وەکو ڕیشسپی، وەکو سەرۆکی حکومەت و سەرکردەی وڵات، ئەها هەردوولا دەبینێ. کچێک دەبینێ لە ماڵێکا وەختی بە شوودانێتی و کچێکی گەلێ حیا و حرمەتدارە حەیفە ببێتە قەیرە و بمێنێتەوە کوڕێکیش ڕۆژانە لەگەڵ یایەتی دڵسۆزی ئەم دینە و ئەو سەرکردەیە حیفە خەمخۆرێکی نەبێ ها هەردووشیان دەبێت سەرکردە بینێ حیفە سەرکردە شوێن کەوتوی پێغەمبەری خوا نەبێ سەلەم ئەوە خەمی گەنجە ئەبێ گەنج لەم ڕێبازەوە بە ئاواتەکانی خۆی بگا لەم ئیسلامەوە بزانێ خەمخۆرێکی هەیە فەرمووی ماڵی فڵان کەس ئەزانم کچێکیان هەیە زۆر خاوەن حەیا و حرمەت سیما جوان ڕێک و پێک عازب بووە وەختی بە شوودانیەتی حیفە تۆی کوڕی گەنج و ئەو کچە گەنجە ئاوا بەعز زگوردی بمێننەوە بڕۆ بۆ لای فڵان ئافرەتە ڕێگاکەی نیشاندا بڕۆ بە ئافرەتێک بڵێ نەگل بە پیاوان لە ڕێی ئافرەتەوە دەمی کچەکە تاقی بکەوە خۆتی نیشان دەبزانە ئەو تۆی بەدڵەوە تۆش ئەو ببینە لە ڕێی ئافرەتەکەشەوە پێی بڵێ من بە تەمام زەواجێکی شەرعی لەگەڵا بکەم و لە ڕێی شەرعی خواوە بێمە خواز بێنین ئەبێت لە ئافرەتەکە بپرسی جارێ پێش ئەوەی دەنگ و باز بدرکێنی ئەمە ڕێبازی پێ سڵ سەلەم ئەفەرمێ چوون بە ئافرەتەکەم وت وتم خێرت دەگا فەرمانی پێ سەم ئاوایە وتی خەمن نەبێ وەرە بۆ ماڵی ئێمە و کچەکەی بان کرد و هەردوو لامەکترمان بینی من ئەو زۆر بەدڵ بوو ئەوش بە هەمان شێوە جوابی دایەوە بەڵێ ڕازیم دەفەرمێ دەی ئەم جارە بڕۆ بۆ ماڵی باوکی کچەکە وتم کێ بچێ پێم خۆڵم فەمووی هەر خۆت هەر خۆت بڕۆ شتەکە قورس مەکە کۆمەڵە پیاو و عەشایل و پیاو ماقوڵ و با بە کەس بە شودان ئەوەندە با گران نەکرێ هەر خۆت بڕۆ کوڕی گەنجا بۆ چۆ چای بێکت هەیە هەر خۆت بە تەنیا ئەرە وەڵا کوڕی گەنج هەر خۆت ڕەبیع بە تەنیا بڕۆ بڵێم چییە پێم فەمووی بڵێ پێغەمبەری خوا خوازبێنی کچەکەتانی کردو بۆ ئەم کوڕەکە خۆمم دەفەرمێت چووم و سەلام کرد و زۆر ماڵێکی خاوەن حرمەت زۆر بەڕێز خانەدان بنەماڵە وتیان فەرموو یەکەم جار بوو بچمە ماڵیان وتم من پەیامی پێغەمبەری هۆنساسان بۆ ئێوە پێیە پێغەمبەری خوا کچی ئێوەی دەستنیشان کردو کە پێشکەشی کەن و بیکەن بە هاوسەری حەڵاڵی من وتیان بۆ چێ وتم بۆ خۆم هاتووم لەسەر فەرمانی پێغەمبەر خواستم خوازبێنی بکەم ئەفەرمێ ڕوویان گەشایەوە نەیانگوت بڕۆ دەرەوە هەی دەمڕووت چۆن خۆت خوازبێری کچ دەکرێ فەرموویان مەرحەبا بڕەسول الله وبڕەسول رسول الله یاخوا سڵاوی خوا لە پێغەمبەری خوا بێ کە سەلامی بۆ ناردوین و بەخێر بێ نوێنەری پێغەمبەری خوا و بەرەکەتت هێناوە کە مادەم نوێنەری پێ سەلەم ئەوە مسوڵمانیەتیە ڕم بێ بڵێ جا پێغەمبەر صلی الله بۆ خوازبێنی کچی منیش بنێرێ وا دەڵێم کاکە ئەگەر پێغەمبەر صلی الله خۆی لە ژیاندا نەماوە کۆمەڵێ ئەوصافی داناوە ئەگەر گەنجەکە محەممەدی بوو ڕەوشتی پێغەمبەری بوو ئەو صفەتانەی لە قورئان و سنەدا بۆ کوڕی گەنج دانراون هەر پێغەمبەر ناردوێتێ خوازبێنی فەرقی نییە حەدیسەکان وەک خۆی زیندوو ماون من هەموو ڕۆژێ پێغەمبەری خوا سەڵسەم وا دەبینم زیندووە لە ناوماندا نابێ و پێغەمبەرە بە مردوو تەواو تەماشا بکرێت فەرموودەکانی وەک خۆی وامنە ئێستا لە ناوماندا زیندوێتی ئەم دینی ئیسلامە لەوەدایە قورئان و پێغەمبەرەکەی زیندووە لە ناوماندا هەڵسوکەوت دەکا ئەگە بە قسەی بکەین ئەفەرمێ وتیان مبارەکت بێ و پێشکەشت بێ بەڵام با پرسێک بە کچەکە بکەین وتم مافی خۆتانە چون پێشتریش پرس بە کچەکە کرابوو وتی ئەوەی پێغەمبەری خوا بیڵێ و پێ ڕازی بێ منیش پێ ڕازیم و ڕەزامەندی دایک و باوکیشم پێویستە وتیان ئێمە قسەی پێ سەسەم ناشکێنین مبارەکت بێ ئەفەرمێ گەڕامەوە خزم پێ سەسەم سی ئەم بەسەرهاتە شیرینەکە مسلمانان هاتمەوە دانیشتم بەرامبەر پێغەمبەری خوا صلی الله علیه و سلم هیچم نەوت هیچم بۆ نەگێڕایەوە فرجعت الى رسول الله صلی الله علیه و سلم حزینا دەستم لە ئەژنۆم گرتبوو دەستم لەسەر چاوم دانابوو زۆر خەمبار و مەحزوم بووم لە خزمەت پێغەمبەر صلی الله علیه و سلم پێغەمبەر صلی الله علیه و سلم فەرمووی مالک یا ربیعە ئەی ڕەبیعەی گەنج بۆ وا مەحزوونی بۆ خەفەتباری جوابەکەیان باش نەبوو ڕەتیان کردیتەوە وتم نەوەڵای پێمەی خۆسە سەلەم بۆیە مەحزونم تووشم بووە بە تووشی ماڵێکی ئەوەندە مرد ئەوەندە پیاو ئەوەندە خاوەن حرمەت تخوازاواکان ئاگاتان لەو خەزورە بە حرمەتانە بێ کە کچیان بە حرمەتەوە پێشکەشکردن ئەمە لەبەر چاو بێ وەڵای ئەی پێغەمەری خوا هێندە خاوەن حرمەت بوون چۆن بوو بۆم جێڕایەوە وەڵی داوای شاهیدیشیان لێ نەکردم باسی مارەییشیان نەکرد، باسی خانوو و ماڵیشیان نەکرد. یەکسەر پرسیان بە کچەکە کرد و کچەکەش ڕەزامەندی دەربڕی، ئەوەی پێشتر جەنابت فەرمووبت دەممان تاقی کردبۆوە، پێشکەشیان کردم. وەڵڵاهی ئێستا مەحزوونم، لە ڕووم نایە خۆیان نیشان دەمەوە، بچم دەستی کچەکە بگرم و مارەییەکی پێشکەش نەکەم. ئەڵقەیەک گوارەیەک شتێک نییە من لە ماڵما وەڵڵاهی بۆیە مەحزونم حەیفە ئەم ماڵە خەزوورە حرمەتیان نەژی لەو شتێک پێشکەش بەو کچە بەڕێزە نەکەم خەفەتی ئا ئەوە دایگرتم و چەندی سەر دێنم و دەبم هیچم نییە پیانسەسان فەرمووی ئەوەش چارەسەری خۆی هەیە بڕۆ فلان کەسی ڕیشسپی قەومەکەتان باکە خزمەکانت بڕۆ فلان کەسیش بانکە سێ چوار ڕیشسپی بانکردن فەمووی ئەم کوڕە بنەماڵەی ئێوەیە قەومی ئێوەیە عەشیرەتی ئێوەیە فەرمان دەکەم هەر کەسەتان بە پێی توانای خۆی باربووی بۆ بکەن و پارەی بۆ کۆ بکەنەوە کەسیش بۆی نییە منەتی بەسەرا بکە خزمتانە گەنجی قەومەکەتانە سەری شۆڕ نەکردوون زینای نەکردووە نەچۆتە سەر ڕێگای کچی خەڵک دەی تا توش نەبوو حرمەتی بگرن پارەی بۆ کۆ بکەنەوە دەفەمێت کیسەیەکیان دانا و هەر کەسە بە دزیەوە دەچوو شتێکی تێ دەکرد بۆی کەس چاوبەرەژێری کەس نەبم ئەفەمێت کە کۆمان کردەوە پارەکە تەوا بوو بەقەدەر دەنکە خورمایەکی بچکۆلە ئاڵتونی دەکرد یەعنی ئەڵقەیەک و جووتێک وارەی دەکرد بە حیسابی ئەمڕۆ دەفەرمێ وتم وەڵی پێم خۆسەم ئەوەندەیە فەرمووی بۆیان بەرە بڵێ ئەمە ژمارەی کچەکەتان ئەفەرمێ کە چووم مەیلە و شەرمیشم دەکرد وەڵی هیچ شتەکە زۆر کەم بوو وتم وڵی ئەمەندەمان لە توانادا بووە خزمەکانم بۆیان کردومەوە پێغەمبەری خوا صلی فەرموویەتی بۆیان بەرە و مارەی کچەکەیانە وتیان یاخوا بەخێر بێی کەسیڕ طیب هەر زۆر زۆرە و هەر چەند جوانیشە خۆزگە ماڵە بڕیش سپیەکان دایک و باوکەکان ئاوا بن پیرێژنی وا هەیە لەگەڵ ڕێزم بۆ ئەوانەی ئافرەتی مزگەوتن سەر ئاسنە دەڵێ باسی ئاڵتون دەکرێ بابە بەم گرانێتە وەڵا دەبێ عیارەکەی بیست و یەک بێ هەژدە بنەماڵی ئێمە هەژدەمان نەکردووە ئەی خوا بتگرێ ئەخر کەی کەی موسڵمانێتی وایە ئەم کوڕە گەنجە لە کوێی بوو داماوە نەوەڵا بە عارەی هەیە بیست و چوار داوا دەکا هەیە بیست و یەک داوا دەکا دەبێ ئەردەنی بێ و لوبنانی بێ و نازام شوێندەری بێ گەنج هەر سەری لێ دەشێوێ فەقیرە ئەو کچە گەنجە ئەوە نازانێ ئەو پیرێژنە سەراسنە فێری دەکا باوک لەولاوە دەڵێ واللهی بنەماڵەی ئێمە عادەتمان وایە ئێمە ئێستا تقریبا ساڵ و شتێکە ناچم بۆ ژمارەکردن لە داخی ئەوانە ئەبێ بێ بە مەحامی لەگەڵ کابرایەکی دوول لە ڕووی جەنابتان نەزاندا کە ناسەلمێنێ وڵای ئێمە بنەماڵەکەمان هەروە فێرین دەبێت دوو سەد لیرێ ڕەشادی لێ دەپرسی لیرە ڕەشادیت بە چاوی خۆت دیوە لیرەی عوسمانی نەوەڵا ئەی کە شتێک نەتبینی بێ نەزانی چییە وەڵی هەر بۆ پاشەڕۆژی کچەکە پاشەڕۆژی کچ بەوە بێ حرمەت دەبێ وەکو ئەم ماڵە بڵێ ئەوەی لە تواناتدایە کەثیر طیب ئای کە زۆرە و ئای کە جوانە و بە زیاد بێ ئەوەندە لە توانادایە خۆت قەرزار مەکە کوڕی خۆم با بەیانی لە دەرگای خەڵک نەدەی با ئاڵتونی کچەکە نەفرۆشیتەوە فەرمووی گەڕامەوە دووبارە دەستم لە ئەژنۆ مەحزون و خەمبار پیان سەڵ فەرمووی مالی ئەڕاکە حەزینەن دیسان ڕەبیعە ئەم جارە بۆ مەحزونی و خەفەت دایگرتووی وتم والله ئەی پێغەمبەری خوا صلی سەلەم ئەوەندە بە حرمەت بوون ئەوەندە بەڕێز بوون زەویجونی کچیان دامێ و ئەلتیفونی رووشیان خۆش بوو هەیە کچی شت دەداتێ ڕووی خۆش نیە دەموچاو بە یەکا دەدا یەک بە یەکیان لە باوکیەوە لە دایکیەوە لە برا و خوشک و مام و خاڵیەوە هەر هەمویان ڕوویان لەگەڵ ماک کراوە بوو خاوەن حورمەت بوون وما سألوني البینە وەڵی داوای شاهیدێکیان لێ نەکردم بڵێن بزانین وایە و لێت دەکۆڵینەوە یەکسەر بە قسەکەی جەنابت بڕوایان کرد و سیقایان بە منی گەنج کرد والله بۆیە مەحزونم مارە یەکی کەلێک کەمم دانێ کەچی ئەوان دوعای خێریان بۆ کردم وتیان هەر زۆر زۆرە و زۆریش جوانە ئێستا ئەی فەرمووی ئەی خەفەتەکەی ئەم جارەت بۆ چییە وتم لەیسە عندی ما ئولیم و نانی شایەکەم پێ ئامادە ناکرێ ئەخۆ هیچ نییە من ئەو ئافرەتە بگوازمە دوو میوان بانکم و نانی شایەکە بەچی بگێڕم پیانساسم دیسان لە دوی خزمەکانی نادنەوە ئەی خزم بۆچی باشە ئەی سیلەی ڕەحم کوا دیسان مەحزون بوومەوە ئەی ڕەبیعە دیسان بۆ مەحزونی دیسان بۆ باوەشی خەمت ئەژنۆی خەمت لە باوەش گرتووە وەڵی پێمەی خۆسەسم ئەوە گۆشتەکە ئەی نانەکە نان نییە نازانم فەرمووی ئەمەشیان دەبێ بۆ خۆم ئا سەرکردە دەبێ وابێ ڕیشتپی ئەبێ ئاوا بێ نەک هەر خەڵکی نەوا بکەن دەبێ خۆشت بڵێ منیش هەم پێغەمبەر صلی الله فەرمووی بڕۆ بۆ لای ماڵەکەی ئێمە بۆ لای عائیشە پێی بڵێ چی لە کەندووی ئارد و پێخۆرتاندا هەیە هەمووت بداتێ چون متم پێغەمبەری خوا صلی ئاوای فەرمووە فەرمووی قسەی پێغەمبەر صلی الله لەسەر سەران و چاوان والله نۆ مزجۆمان هەیە هەر نۆی بۆ کردمە تورەکەیەکەوە فەرمووی دەنکە جۆگەنمێک لە ماڵی پێغەمبەردا نەماوە سبحان اللە لەو لێبوردەییە لەو کۆمەڵگا بەختەوەریە کە جارش کە مرۆڤایەتی زەحمەتە بە خۆی بینێتەوە حەبووی بۆ تێکردم بەس مەوتم ئەی پێم فەرمووی خوا بەرەکەت یەخاتێ و خەمن نەبێ بڕۆم بسمیلای لێ بکەن و دەستکەم بەنانکردن بۆمان بردن بەرانە خەڵەوەکە لەگەڵ دوو سێ خزمی خۆما لەگەڵ تورەکە جۆیەکەم بەشان مادا و بردم وتم ئەمە ژنانی شاییەکە بەیانی دەست دەکەین بە بوو گواستنەوە پارچە زریکشیان باڵی باوکی بە هەدیە بۆ کردبوو وایان پۆشتە کرد فەرموویان، دەی خوا بە زیادی کا و گەلێ نان و چێشتێکی نایابە. بەڵام ئێمە نانەکە دەکەین ئافرەتەکان وتیان، ئێوەش دەستی قەسابیتان باشترە خزمەکانی ڕەبیعە حەیوانەکە سەربڕن و گۆشتەکە پارچە پارچەکەن و بیکەنە مەنجەڵەوە، ئێمەش خۆمان نانەکە دەکەین. وەڵاهی ماڵ هەیە کە کچ بەشوو دەدا پاکەتێ کلێنسی لێ چاوە. ئەڵێ بێ کلێنسەکەش بێنن ئەگەر پارچەیەک نان بخورێ ئەبێ ئەویش لە نانەواوە بێنن نابێ ماڵی کچە یەک پارچە نانێک لێی کەم بێتەوە وەڵاهی دول لە ڕووی جەنابتان خەڵک هەبووە خوشکەزای تەڵاق دراوە سعات یانزەی شەو کەی وەختی تەلەفۆناتی وایە وەڵای مامۆستاکە خوشکەزەکەم تەڵاق دراوە کاتی خۆی ئەو ماڵە هەر ڕەزیل بوون سندوقێ سێویان کەم بوو بۆ خۆم بۆم کڕیون لەگەڵ سێتێ ساردیدا حرامە پیان ببژێرم تخۆ معقولە تۆ خوشکەزایەکە تەڵاق بێت چاول لە سندوقێ سێوەوە بێ یعنی ئامادە نەبوو ئەگەر کەم و کوڕێکە بۆ تۆ میوانی زۆرترت بان کردو عەشەماتێکت تێگەیاندەوە پێی تێر ناکرێ فەقیرە ئێستا بنەتشی بەسەرا بکەی ئەمان وانەبوون وتیان زۆر باشە بەقەدەر ئەوە بسم اللەی لێ دەکەین ئینشەڵا خوا بەرەکەتی ئەخاتێ ئەفەمە چەند پیاوی ڕێک و پێک و گەنج و ڕیسپیمان بان کرد و دەست کرا بە نان و نانەکەمان ورد دەکرد و گۆشتامان بەسەرا دەکرد و بوو بە تشری بێت فاولمت ودعوت الرسول صلی الله علیه وسلم چۆم نانی شایم ئامادە کرد و پێغەمبەرم دعوت کرد و پێغەمبەر صلی الله علیه وسلم لەگەڵ خەڵکەکە نانی خوارد و دوعای خێری بۆ کردین زەواجەکە پێکات فەمووی خوا بەرەکەتی بەسەرا ڕشتین ماڵێکی بە قەناعەت دەفەمە ڕۆژ بە ڕۆژ دەوڵەمەند بووم باخە خورمایەکی زۆر بەناوبانگم لە مەدینە کڕی بوومە با خاوەنی باخە خورمای خۆم خاوەنی باخچەی خۆم ئەفەرمێت دنیا هاتە پێشەوە وەجاءەتی دنیا جا سەیری فەرموودەکە کەنە من لە مسند ئیمامی ئەحمەدا هاتووە وەجاءەتی دنیا دنیا بە ڕوومدا کرایەوە فەقیرەکەی دوێنێ نەمام بوومە دەوڵەمەند مڵکێکم کڕی لە تەنیشت ئیمامی ئەبوو بەکرەوە بوومە دراوسێ ئیمامی ئەبوو بەکر ڕۆژێ حەزەتی ئەبوو بەکر دەفەرمێ نەمامی چاندبوو دوو سێ نەمامی چاندبوو کە بەیانی چوم سەیرم کرد بانگم کرد وتم ئیمامی ئەبوو بەکر جەنابی حەزەتی ئەبوو بەکر ئەم مڵکەی ئەم نیو مەترە ئەم مەترە هی منە هی تۆ نییە فەرمووی من ئەوە بە مڵکی خۆمی دەزانم لەسەر نێوانی دوو مڵک دوو ئەسحابەی پێ سەلەم گەنجێک و ڕیسپێک دەمیان تێکگیرا وای پێم فەرمووی فتنە و ئومەتی ئەلمال فتنەی ئومەتی من لەسەر ماڵ دەست پێ دەکا لەسەر زەوی و زار و سامان دەست پێ دەکا عەیبیان نەبوو پێشتر کە ئەم دەوڵەمەندیە ڕوویدا لەسەر ئەو تۆزە عەرزە ناکۆکی دروست بوو فەمووی قسەیەک لە من و قسەیەک لەو سەحابەی پێغەمبەریش بێ ئینسانە شەیطان هاتە بینەوە ئەفەرمە حەزەتی وەکرد قسەیەکی پێوتم جنێوێکی پێوتم قسەیەکی پێوتم والحاصل کە لە زۆر لە دڵم گران بوو دەفەرمێ هیچم نەوت هەردووکمان ڕاوەستاین دەستە بەجێ دوای دوو دەقە حەزەتی ئەوبەکر هێستا لەو شوێنە بوو فەمووی بابە گەرندنت ئازابێ و ئەم عەرزەی کە من دەڵێم هی تۆمە نەخێر هی تۆیە و بۆ تۆ بەڵام وەرە قسەکەم پێ بڵێەوە با نەیبەمە قیامەت و ئێستا تۆڵەم لێ بکەوە وتم لا ئەفعل و نەوەڵڵای قسەکەت پێ ناڵێمەوە وتی گەردنت ئازابێت لە زەویەکە بەڵام دەبێت ئێستا قسەکەم پێ بڵێیەوە ئەوەش دەوری ڕیش سپیە ئەها ڕیش سپیە هەڵەی کردووە بەڵام ناهێڵێ ئەم پەڵەیە تێپەڕێ ئەمجا سەیری خۆی دەکات سەیری گەنجەکەی کردووە پێشتر یارمەتی داوە ئەمجا سەیری خۆی دەکات ئاخر دەبوو ئەوە لە من نەوەشێتەوە ئەو قسە نابەجێم کرد ئەبێ ڕیش سپی ئاوا بێمە باسی بە ساڵاچووی بە ڕەحمەت دەکەین بە ساڵاچووی عاقبەت خێر ئەفەرمێ هەرچەندی کردی وتم من حەدی ئەوەم نییە قسە بە پیاوی ڕیسپی وەکو جەنابت بڵێمەوە فەرمووی وەڵڵاهی پێم نەڵێەوە شکال لە خزمەت پێغەمبەردا صلی الله علیه وسلم وتم شکاتیشم لێ بکەی بەخوا حەدی ئەوەم نییە قسە بە جەنابت بڵێمەوە ئەفەرمێ ڕۆیشت و منیش بە شوێنیا کۆمەڵە خزم کۆ بوونەوە گوێیان لە دەنگە دەنگمان بوو پێشتر وتیان ئەوە چیە وتم حاڵ و مەسەلێکی وایە وتیان قسەشت پێ دەڵێ و شکاتیشت لە خزمەت پێ سەم بۆ لێ دەکا ئەمە قبول ناکەین فکری جاهلی عشایری جوڵایەوە ئێمەش خۆ بۆ تۆ بێ کەسی بۆ تۆ کەست نییە بۆ ئەبوو بەکر خزمی هەیە و خەڵکی مەکەیە مهاجرین پشتیوانی لێ دەکەن ئێمەش مەدینەین و سەد قاتی ئەو ماخزم و کەس هەیە خەریکە شەیتان دێتە ناوە ها فیتنەی خۆشکە ئەم گەنجە دیسان بە ئاگا دێتەوە فەمووی ماڵ نەوێرانی نە تخوا تا ئەبوو بەکر ئاوڕی نەداوەتەوە ئەم ناوە چۆڵکەن باوا نەزانەگە لە کۆمەشیمان لێ کردووە ئەزانن ئەوە چێیە فەرمویان چێیە تکاتان لێ دەکەم ئەگەر دیفاعم لێ دەکەن لە دەورم بڕۆن بڕۆن و پێویستیم بە کەس نییە و شەڕم لەسەر مەکەن من خۆم داوای لێبوردنی لێ دەکەم ئەفەرمێ چووم و لەگەڵ ئەوا گەیشتمە قبلە پێغەمبەر صلی الله باسەکەی بۆ پێغەمبەری خوا جێڕایەوە فەرمی ما لەکە وللصدیق ئەی ڕەبیعای گەنج ئەمە لەگەڵ ئەبوبەکری ڕیشسپیا چیتان لەبەینە وتم قوربان جەنابی چۆنی جێڕایە و ئاوایە زۆری داوا لێ کردم قسەکەی پێ بڵێمەوە پێم نەوتۆتەوە فەمووی ئەجەل فلا ترد عليه چاکت کرد نابێ قسە بە ڕیسپی لە خۆت گەورەتر بڵێەوە ئەی گەنج ئەوە ئامۆژگاری بێ بۆ ئێوەی گەنج پیرێک هەڵەیەکی بەرامبەر کردی پێی مەڵێەوە حرمەتی ئەو ڕیسپی بگرە بڵێ ڕیش سپێ پێ ناڵێمەوە بەڵام پێ سەلەم حەقی ئەم گەنجەشی نەفەوتان هەر کەسێ قسە بە کەسێک بڵێ باجی قسەکە بدا فەمووی پێی مەڵێەوە قسە ناشرینەکەی پێ مەڵێەوە بەڵام ئەوەندەی پێ بڵێ بڵێ غفر اللە لەک یا ئەبا بەکر یاڕەبی خوا لەو هەڵەیەت خۆش بێ ئەی ئەبو بەکر ئەها ئەبێ بەویش بڵێ هەڵەت کردووە نابێ هەڵە بەسەر کەسا بڕوا سبحان اللە لەو پێغەمبەرە تخوا چ سەرکردەیەک هەیە بتوانێ ئاوا ئیسلاحی بینی خەڵک بکا فەمووی پێی بڵێ ڕەبی خوا لێت خۆش بێ و لەو هەڵەیەت ببورێ ئەی ئەبو بەکری ڕیسپی دەفەرمی من جشتم یا ڕەبی ئیمامی ئەبو بەکر خوا لەو هەڵەیەت ببورێ و عەفوت کا فەمووی پەلاماری دام و ئەملاولای ماچ کردم و منیش دەستم ماچ کرد و ئەویش سەری ماچ کردم ئەی گەنج دەستی ڕیش سپی ماچکە ئەی پیر تۆش بە بەزەیی بە سەری گەنج ماچکە گەلە کۆمەکی لێ مەکە قزم و قەوم و عەشیرەتگەری مەنوێنە فیتنەیی دروست مەکە لە نێوان خەڵکا ئەوە پەیامی موسڵمانە فولا ابو بکر وهو يبكي دەفەرمە خوا حافیزیمان لێ کرد و من دەستم ماچ کرد و ئەو سەری ماچ کردم ئیمامی ابو بکر فرمێسک وەک باران بە چاوێ دەهاتە خوارە و پشتی هەڵکرد و بە گریانەوە ڕۆیشت فەرمووی ئەبوایە من وام نەکردایە ئەبوایە من وام نەکردایە ئەبێ ڕیسپی ئاوا بێ ئەبێ ڕیش سپی ئاوا حەکیمانە بێ و ئەبێ گەنجیش ئاوا بێ چ دەرسێکی گەورەیە ئایا ئێمە گەنجەکانمان وان ئایا ڕیش سپیەکانمان ئاوا خەمخۆری گەنجەکانمانن ئایا حکومەت و مەسولەکانمان ئاوان نەخێر خاڵی دووەم لە دەرسی ئەمڕۆدا کە باسی ئەوەم کرد ڕەنگە کۆتا زنجیرە بێ بەڵام بەداخەوە هێستا سعات زۆری لاداوم منیش کەمم لێ باس کردەوە ئەوەی کە ئامادەم کردەوە ڕەنگە بچێتە دەرسی شەشەمی ئەم ئەڵقەیەوە لە خاڵی کۆتاییدا دەڵێم ئەگەر پیاوێکی بە ساڵات چوو بڵێ خۆزگە بە خزمەت پیاوان ساڵ سەلەم بگەیشتمایە بووم تا ئەی پێغەمبەری خوا دوعایەکم بۆ بکە ئەرێ ئێوەی بە ساڵات چوو ئەوە ئاواتانە بەڵێ ئەگەر خۆزگە پێغەمبەر صلی الله علیه و سلم بمبینایە بمکە ئەی پێغەمبەری خوا دوعایەکم بۆ بکە دە وڵای ئەوە لە حەدیثا هەیە ئەو ئاواتەی تۆ پێغەمبەر صلی الله علیه و سلم دەفەرمێ ئەگەر کەسێ پێم بڵێ دوعایەکم بۆ بکە ڕیش سپی بێت ڵم رحم الله والدا اعانا ابنه على بره ڕەحمەتی خوا لەو باوک و دایکە بە ساڵاچوە و ڕیش سپیە بێت چونکە کەبووی بە دایک و باوک لە ڕیزی بە ساڵاچوان دایتازە تازە موڕاهەقەت بەجێ هێشتووە نابێت لە تەمەنی گەنجان و لاوان و ئەماندا خۆت حیساب بکەیت تۆ چوویە تەمەنی بە ساڵاچوان بووی بە باوک بووی بە دایک بووی بە خەسوو بووی بە خەزوور فەمووی ڕەحمەتی خوا لێبێ ئەی دایک و باوک ئەی خەسوو خەزوور کە یارمەتی ئەولادەکەت دەدەی کە چاکەکار بێ لەگەڵتا ئەی پێغەمبەری خوا یارمەتی بدەم بەڵێ یارمەتی بدە زانی چۆن یارمەتی بدە لەگەڵی بجوڵێەوە تەعاملی لەگەڵا بکە کچت هەیە با بەدڵی خۆی شوو بکە من وام زانی و ئەمجارە زۆر جا ئەم باسانەم نەوروژاندوە لە خوتبەکانی جومعەدا وتم مەڕەم بێت لەوە تێپەڕی بێ کەچی ئاگام لێیە بە واقعی لەم کۆمەڵگای ئێمەدا هەیە کچ هەیە چەند کوڕی گەنجی ڕێک و پێک خوازبێنی کردووە باوک دڵە وڵا بەژم بەژنە بێ نایدەم من وام زانی ئەم شتانە هەر نەماوە کەچی فعلا ماوە هەتا ئافرەت نایەتەوە جێگاکەی من نایڵم کچم لە ماڵە بڕاتە دەرێ کاکە نەخێر ئەوە تۆ یارمەتی ئەم کچەت نەدا بۆ بەدڵی خۆی بەشووی نادەی بۆ وای لێ دەکەی لە پشتەوە تەلەفۆن بکە دە لەگەڵ یا دانیشە وەکو باوکی بڵێ کچەکەم خەمت چییە هەمت چییە دە دایکەکە وا بە کچەکەت بڵێ وای لێ مەکە گونەعباری کەی لە نیوەی شەواندا بە دزی تۆ پەیوەندی بە کوڕی خەڵکەوە بکا بە تەلەفۆن وا لەگەڵ یا دانیشە هاوڕێ بە ڕەفیق بە بزانە دەردە دڵەکانت با بۆ بکاتەوە پێش وەی لای خەڵک بیڵێ با لای دایکی بیڵێ با لای برای بیڵێ با لای باوکی بیڵێ ئەوەندە وای لێ مەکە سەرکوتی کەی هیچ نەتوانێ بڵێ یارمەتی بدە با خراپەکار نەبێ ئەی باوەک ئەی دایک یارمەتی ئەولادەکانت بدە بە یەک چاوی یەکسان سەیریان کە هەیە ڕیش سپیە لەگەڵ ئەم بووکەیاندا زۆر باشە بە چاوی دوژمنایەتی سەیری ئەویان دەکا هەیە ڕیش سپیە بەداخەوە باپیرە باوە گەورەیە مناڵی ئەویان دەپرۆسێنێتەوە مناڵی ئەویان بە حیاتی ماچی لێ نەکراوە دەی ئەو وای لێ دەکەی ئەویش باش نەبێت لەگەڵ تا گوناعباری دەکەی ڕەحمەتی خوات لێبێ ئەوەندە پیرێکی ژیر و عاقڵ بە بە چاوێکی یەکسان سەیری ئەولادەکانت کە سەیری بووکەکانت کە سەیری نەوەکانت کە با ئەوانیش بە یەکسانی لە خزمەتتا بن و هەست بە فەرق و جیاوازی نەکەن ئەگەر وا بووی پیرێکی وا بە ڕەحمەت بووی ڕێک و پێک بووی هەیەس ئەم زاوایە زۆر قەدر دەگرێ کەچی چارەی ئەویانی ناوێ هەیە ئەو بوکەیانی زۆر خۆش دەوێ کەچی چارەی ئەمیانی ناوێ ئەگەر خراپیش بێت تۆ بە چاوی یەکسان سەیریان کە ئەگەر لە دڵیشەوە ئەمیانت خۆشتر بێ با لە ظاهیرا وەکو تەرازویەکی یەکسان وابن با حەز نەکەن کە تۆ ڕقل لێیانە با حەز نەکەن تۆ بە کەم تەماشایان دەکەی پێغەمبەری خوا و کاتە فەمە دەی ڕەحمەتی خوال لێبێ دەی ڕەحمەتی خوال لێبێ ئەگەر ڕەحمەتی پێ سەلەم دەتەوێت ڕەحمەتی خوا لەو کەسێک کە پێ دوعای بۆ بکە ئەمە باسی ئەمڕۆمان بوو ناچار بووم هەڵیگرم بۆ ئەڵلقەی شەشەمی ئەم زنجیرە باسە کە بە وتمان تەواو دەبێ بەڵام بابەتێکی ضرورە و ضرورە زۆر لەسەری بدوێین و قورئان و حەدیسەکە ئەوەندەی لەسەر دواوە ناچارم کەوا لەگەڵ یا بڕۆم و ئیشاڵڵە دەبێتە سوود بۆ هەمومان گەنجمان ئاوا دەبێت کە ئیسلام دەفەرمێ ڕیسپیمان ئاوا دەبێت کە پێغەمبەری خوا صلی الله علیه و سلم دەفەرمێ یا ربی خوای هەموو لایەکمان عاقبەت خێر کەی لە عاقبەت شەڕی بە دوورمان کەی خوای پەروەردگار داوا لێ دەکەم بە گەورەی خۆت بە ڕەحمی خۆت ئەوانەی گەنجن ڕاگیرا و دامەزراویان کەی ئەوانەی کەوا پیر و بەساڵاچوون ژیریان کەی هۆشمەندتریان کەی عاقبەتی ئەوانیش و ئێمەش خێر کەی ئەوانەی گەنجن ساڵح بن ئەوانەی پیر و ڕیسپین مسلح و چاکەکار بن یا ربی خوایە لەم ڕۆژە مبارەکەدا داوا لێ دەکەم شیفا بۆ نەخۆشەکانمان بنێری یا ربی خوایە شیفا بۆ نەخۆشەکانمان بنێری دڵی غەمبارەکانمان خۆشکەی یا ربی دەستکورتەکانمان دەرگای ڕزق ڕۆزیان لەسەرا بکەیەوە ئەوانەی قەرزارن خوایە لەژێر نیری قەرزارێتی ڕزگاریان کەی ئەوانەی کەوا کاربەدەستن بە